بێگومان ئەو فریشتانەی کە لە خزمەتیدان خۆیان بە گەورە نازانن لە پەرستنیدا و هەرگیز ماندوو و بێتاقەت و بێزار نابن لە ستایشی ئەو زاتە. یسبحون اللیل و النهار لا یفترون. بەردەوام بە شەو و بە ڕۆژ تەسبیحات و ستایشی دەکەن و لە کاتێکدا ساردبوونەوەش ڕوویان تێناکات. فسبحان اللە رب العرش عما یصفون ئەگەر لە هەردووچیاندا لە ئاسمان و زەویدا چەند خدایەکی تر هەبواە غەیری ئەله ئەوە کاول و وێران دەبوون و تێک دەچوون بەسەر یەکدا پاچی و بێگەردی بۆ خوددا کە پەروەردگاری عەرشە لەو باس و خواسانەدا کە خودا نەناسان دەیڵێن هاوەڵ بۆ ئەو زاتە بڕیار دەدەن. لا یسئەل عەمما یەفعەل وهم یسئەلون. پرسیار ناکرێت لەوەی کە خودا دەیکات، لە کاتێکدا ئەوان پرسیاریان لێدەکرێت و محاسەبە دەکرێن. ئایا ئەوانە چەند خودایەکی تریان لە جیاتی پەروەردگار بۆ خۆیان ڕەخساندووە یاخود خۆیان دەخەڵەتێن و جێلن ئەی پێغەمبەر پێیان بڵێ بەڵگەتان بهێنن لەسەر ئەو بیر و باوەڕەتان من دڵنیام کە ئەم قورآانە یادخەرەوەیە بۆ ئەوانەی کە هاوەڵی من و ڕێبازی منیان گرتۆتە بەر هەروەها لە بەسەرهاتی پێغەمبەران و قەومەکانی پێش منیش دەدوێت خوا نەناسان دەیان وت خودای میهرەبان کوڕی بۆ خۆی بڕیار داوە فریشتەکان ڕۆڵەی ئەون پاچی و بێگەردی بۆ ئەو زات هەیە بەڵکو ئەوانە بەندەی ڕێزداری ئەون لا يسبقونه بالقول وهم بأمره يعملون ئەو فریشتانە ئەوەندە ڕەوشت بەرزن هەرگیز نافەرمانی ناکەن و قسە لە قسەیدا ناکەن و لە گفتاردا پێشی ناکەون ئەوانە بە فەرمانی ئەو دەجوڵێنەوە و فەرمانی ئەو جێبەجێ دەکەن يعلم ما بين أيديهم وما خلفهم ولا يشفعون إلا لمن ارتضى هەموو کەسێک دەبێت مردن بچێژێت و شەرابی مەرگ بنۆشێت بێگومان ئێمە ئێوە تاقی دەکەینەوە بە شەڕ و ناخۆشی و بەڵا و بە خێر و خۆشی و دارایی و توانایی سەرنجام هەر بۆ لای ئێمە دەهێنرێنەوە تا پاداشتان بدەینەوە ئەگەر بێباوەڕان هەواڵی ئەو ڕۆژەیان بزانیایە کە بەڕێوەیە و نزیکە و دەخرێنە ناو ئاگری دۆزەخەوە کاتێک ناتوانن بڵێسەی ئاگر لە دەم و چاو و ڕوخسار و لە پشتیان دوور بخەنەوە بەڕاستیەوە نە سەرکەوت و ڕزگار نابن ئەوانە نەگاڵتەیان دەکرد و نەبێ باوەڕ دەبوون و نەپەلەیان دەکرد. یان ئەو بێباوەڕانە چەند خودایەکیان هەیە کە دەتوانن لە سزامان ڕزگاریان بکات جگە لە ئێمە ئەو کۆلکە خوایانە نەدەتوانن خۆیان ڕزگار بکەن و خۆیان سەر بخەن نەپەنا دەدرێن لەلایەن ئێمەوە و نەکۆمەچیان دەکرێت بل متعنا هؤلاء وآباءهم حتى طال عليهم العمر هەتا تەمەنیان درێژ بۆتەوە جا ئایا ئەوانە نابین و نازانن کە بەڕاستی ئێمە وردە وردە دێین و دەسەڵاتیان لەم لاو لای وڵاتیاندا کەم دەکەینەوە کاتێک گومەتی ئیسلام شایستە دەبێت خدای باڵا دەست دەسەڵاتی ڕۆژهڵات و ڕۆژئاوا کەم دەکاتەوە پێیان بڵێ، بەڕاستی من تەنها لە ڕێگەی وەحی و نیگاوە ئێوە بێدار دەکەمەوە، کەسانێکیش هەن کەڕن لە ئاستی حەقدا و سەدای پەیامی خودا نابیستن کاتێک بێدار دەکرێنەوە. ولئن مستهم نفحة من عذاب ربک ليقولن ئێمە پێوەر و تەرازوەکانی دادپەروەری لە ڕۆژی قیامەتدا دادەنین جا هیچ کەس بە هیچ شێوەیەک ستەمی لێ ناکرێت ئەگەر بەقەدەر تۆوە خەرتەلەیەک کە زۆر بچووک و وردە کارێکی چاک یا خراپی ئەنجامدا بێت دەیهێنینە مەدان جاوەندە بەسە بۆ ئێمە کە ئاوا بەوردی حساب و لێپرسینەوە ئەنجام دەدەین. من گاڵتە ناکەم بەڵکو دەمەوێت تێتان بگەێنم کە پەروەردگارتان پەروەردگاری ئاسمانەکان و زەویە و کە بەدی هێناون و من لەسەرەوە بیر و باوەڕە لە شایەت و ئاگاکانم. وتالله لأكيدن أصنامكم بعد أن تولوا مدبرين هەندێکیان وتیان، بیستومانە لاوێک بە خراپە باسیان دەکات، پێی دەڵێن ئیبڕاهیم. قالوا فأتوا به على أعین الناس لعلهم یشهدون وتیان، کەوابوو بیهێنن بە بەرچاوی خەڵکەوە محاسبەی بکەین و لێی بکۆڵینەوە با ئەوانیش ئاگادار بن و بیبینن. هەموو ئەوانەیشمان کردە پێشەوا و بە فەرمانی ئێمە ڕێنمویی خەڵکیان دەکرد و نیگامان بۆ کردن بە ئەنجامدانی کار و کردەوە چاکەکان و ڕاگرتنی نوێژ و زەکاتدان بەڕاستی ئەوان هەر ئێمەیان دەپەرست و هەر بەندایەتی ئێمەیان دەکرد لە سەردەمی حوکمی حەزرەتی داوددا ڕانە مەڕێک زەوی و زاری کابرایەکی کاول کرد کابراش چوو سکاڵای خۆی گەیاندە داود ئەویش بڕیاریدا کە هەموو ڕانە مەڕەکە بدرێت بە خاوەن زەویەکە بەڵام حەزرەتی سولەیمانی کوڕی ڕایەکی پەسنتری هەبوو وتی با بەروبوومی ماڵاتەکە بدرێت بە خاوەن زەویەکە تا زیانەکەی پڕ دەکاتەوە جا ئێمە چارەسەری کێشەکەمان لە سولەیمان گەیاند بەڵام هەریەکە لەم باوک و کوڕە بەهرەوەرمان کردبوو لە حکمت و دانایی و علم و زانستی هەروەها ئێمە باڵندە و چیاکانیشمان لەگەڵ داوددا ملکەچ و فەرمان بەردار کردبوو هەمووان پێکەوە تەسبیحات و ستایشی ئێمەیان دەکرد ئێمەش ئەوەمان کرد بایەکی بەهێز و تیژمان ڕەخساند کە بە فەرمانی ئەو جاروبار هات و چۆی دەکرد بۆ ئەو زەویەی کە بەرەکەتمان بەسەردا ڕژاندبوو ئێمە بە هەموو شتێک زانا و شارەزاین ومن الشياطين من يغوصون له ويعملون عملا دون ذلك وكنا لهم حافظين لە پەریەکانیش هەندێکمان بۆ ڕام هێنابوو کە بچنە ناو بنی دەریاوە تا گەوهەر و مرواری و شتی بەنرخی بۆ دەربهێنن و جگە لەوە کاری تریشیان دەکرد وەکو دروستکردنی کۆشک و تەلار و پەیکەر و هەتا دوایی و ئێمەش چاودێریمان دەکردن تا کارەکانیان بە چاکی ئەنجام بدەن و زیان بە خەڵک نەگەیەنن. جا لە ناو تاریکاییەکاندا تاریکایی شەو و دەریا و ناوسکی نەهەنگەکەدا هاوار و نزای لێ بەرز بۆەوە وتی پەروەردگارە هیچ خدایەک نییە جگەل لە تۆ پاچی و بێگەردی هەر بۆ تۆیە بەڕاستی من لە ستەمکاران بووم کاتێک بە بێ فەرمانی تۆ قەومەکەم بەجێهێشت فاستجبنا له ونجیناه من الغم وکذلک ننجی المؤمنین ئێمەیش بە هانایەوە چووین و ڕزگارمان کرد لەو غەم و پەژارە و تنگانەیەی کە تێی کەوتبوو بەو شێوەیەش ئیمانداران ڕزگار دەکەین جا ئەوەی کار و کردەوە چاکەکان ئەنجام بدات لە کاتێکدا کە ئەو کەسە باوەڕدارە جا ئەوە هەوڵ و کۆشەکەی پشتگوێ ناخرێت و بەزایەن ناچێت بەڕاستی ئێمە بۆی یاداشت و تۆمار دەکەین وحرام على قرية أهلكناها ئەوسا ئیتر بەڵێنی ڕاستی نزیک دەبێتەوە و دەست پێدەکات ئینجا دەبینیت چاوی ئەوانەی بێباوەڕن ئەبڵەق و زەق دەبێت بێپەروا دەڵێن هاوار بۆ ئێمە چاک غافڵ بووین لەم ڕۆژە لەم سەرنجامە نەک هەر ئەوە بەڵکو ئێمە هەرستەم کار بووین بەڵکو فریشتەکان بە ڕووی خۆشەوە پێشوازیان لێ دەکەن و دەڵێن ئەمە ئەو ڕۆژەیە کە کاتی خۆی بەڵێنتان پێدەدرا ئێوە ئیتر ڕزگارتان بوو لە تنگانە و ناخۆشی دنیا بۆ هەمیشە کەوتنە خۆشیەوە يوم نطوي السماء كطي السجل للكتب كما ئەی پێغەمبەر تۆ بڵێ بەڕاستی من تەنها ئاگادار دەکرێم کە بێگومان خدای ئێوە هەر خدایەکی تاک و تەنهایە ئایا ئێوە تەسلیمی ئەم بڕیارە دەبن و مسلمان دەبن؟ فإن تولوا فقل آذنتكم على سواء من نازانم لەوانەیە ئەم دواخستنی تۆڵە و بەڵێنی پەروەردگارە بۆ تاقی کردنەوە و سزاتان بێت و ڕابواردنێکیش بێت تا کاتێکی دیاری کراو لە دنیای کۆتا تەمەندا یاخود بەڵکو بەخۆدا بچنەوە و ڕێبازی دینداری بگرنەبەر. پەروەردگارە، دادگەرانە لە نێوان من و ئەمانەدا داوەری بفەرموو لەسەر بنچینەی حەق و ڕاستی، پەروەرگارمان بەخشندە و مێهرەبانە و داوای یارمەتی لێکراوە بۆ ئەوەی سەرمان بخات بەسەر ئەو پێناسەیەی کە ئێوە دەیکەن دەربارەی خودا و پێغەمبەر و پەیامەکەی.